بە گەورەی تاک مەوزوعەکان بێت کە متناسبە لەگەڵ ئەو نیامەتاوە ئەو پێداوە کە ئەو مەوزوعەکانە شکر بێت لەسەر ئەو نیامەتە نیامەتی هدایەتێک کە لەم زەمینا هەیە ئەمەی کە خوا هدایەتی داون بەو نەفسەی کە لە پێشا بەیانمان کرد قاڵبێکی بۆ داناون بۆ ئەوەی و لە عەقەوە خطاب بە مغیب ئەفەرمێ مژدە بەڵە ئەوانەی وا کاری باش ئەنجام دەر ئەوانەی وا کارێک ئەسن باش ئەیکەن چۆن باش یعنی هەم زاهری هەم باتنی هەم رعایە دەکەن هەم خاڵت رعایە دەکەن و هەم روحێک کە ئەبێ لەناو ئەو خاڵدا تەخەکو پیان بکەن بە جۆرێک واکە وەک ئەوەی خوا ئەبینم ئاوا کە لە حەدیثی نەبەوی ئەڵێیان کراوە ئاوا باش ڕعایەتی زاهر و باطنیەکەن و ئەنجامی ئەدەن وەک ئەوەی کە چاویان وا لە خواوە یا ئەگەر بەو دەرەجە نەبێشتون وەک ئەوەی کە خوا ئەوان بەجێ مژدەیان کرد ئیتر چی هەیە لە مژدەکە وەسفی ناکرێت بە هەر ئەوەنێکە ئەوان بزانن کە شتێکی باشیان بۆ ئامادە کراوە ئیتر دەرکی ئەو شتە بمێنێ بە وەختی خۆی ئەمە حج و متعلقاتی حج و ئەوە مقدماتێک کە لێوە گوزەر ئەکرێت و ئەمەش متعلقاتێک و لە وەختی چوون و دیگەنکردن لە ماوەی خوا ئەنجام بدرێت دوای ئەمە ئەمێنێتەوە ئشارەکردن بەوەی کە لە ئەسنای خۆ تەمیزکردنەکە وا دەستوری پێدرا بەر لەوەی کە حەرەکەت بکرێ بەرەو ماڵەکە و تەواف بکرێ گەردش بکرێ بە دەوریا بەر لەوە لە ئەسنای ئەو نەزافەتاوە لە مینا ئەکرێت و چۆکو ناکەمێکی لا ئەبێ و دوورەکرێتەوە شتێکی تریش هەیە کە ئەبێ ئەنجام بدرێت کە ئەویش ئەوەیە یا سەر بتاشرێت و یا کوڵ بکرێتەوە هەردوو جائزن ئەمما زیارەت بۆ پیا و سەرتاشین باشترە و بۆ ژنیش ڕۆشنەکە کوڵکردنەوەی باشترە و هەرچەند بۆ پیا و دروستەکە کوێکی بکات لە ئالاتی پێویستە بیست و حەوتی سورەی فەتحە لە بارەی ڕووداوێکەوە کە لە ارتباط لەگەڵ مەسجد الحرام و ئەوقاتکردن بۆ ئەوێ و دیانکردن لەوێ ڕوویدا لە ساڵ شەشی هجریا بەیانەکە ئەفەرمێ کە و بیشکێنم بە یەکا جا لەم ئاەتا بەیانی ئەوە تاکە لەبەر شتێک لەبەر مەسئلەیەک بوو کە موەقەتەن منقی کردن لەبەر خود لەگەڵ ئەوانە ئەمە کە نەیهێشت لە ئا ئەو شەرائیتا بەرخودیان لەگەڵ بکەن و قیتالیان بکەن و نەبێت لەبەر ئەوەبێت کە ئەوان ئەرزشێکیان هەیە و هێشتا ماویانە لای خوا تاعتبارێکیان ماوە و ومێزێک بە سڵافیان هەیە نە لەو لە حاڵەوە فەرمێ لە حەستی قڕیوە جێ هیچ جۆرە ملافەتەیەک نەما ئەما شتێکی تر بوو ئەوە بوو کە هێشتا سەف بە تەواوی جیا نەبووەوە لەناو ئەوانە بازێک پیاوی مۆمن و ژنی مۆمن هەن کە لەبەر ئەوە نەبوایەوە ئێوە نایان ناسن و احتماڵی هەیە کە ژێر پێیان بکەن و لەو نەقازەوە تووشی زەرێک ببن ئەمەی کە برایان خۆش بێدێنی کان بکوژن لەبەر ئەوە نەبوایە ئەماندان بە شەڕ لەگەڵیان و بەوەسیلەی ئێوە عەذابێ دەردناکمان یانە ئەمە دوو شتێکیان یان هەروە کە پێش لەو ئایا تەرغیب دەکا بۆ بەرخورد لەگەڵیان لە ئایشا بەیانی ئەوە کاکە ئستحقاقی ئەویان هەیە کە بە شدت بەرخودیان لەگەڵ بکرێت دوو، موەقەتەن مەنع کە لەو بەرخوردە لەبەر ئەوەی کە هێشتا سەگ بە تەواوی جیا نەبۆتەوە و ئەمە ئەوە بەیان ئەکات کە تاوەختێک سەگی مقابڵ بە تەواوی جیا نەبۆتەوە و نەبوو بە کورسی خالص ئجازەی بەرخوردە ئەفەرمێ ئەوان ئەو کەسانن و کفریان کرد مرتکبی کفر بوون ئەویش لە مەسجدێکا وا دارای فرمکە و مەمنوعە کە تەعەڕوزی تیا بکرێ بۆ هیچ کەسێک ئەوانەی وا ئەهلی ئان کارە بوون ئەوان مەنیان کردن محرومیان کردن لە مەیکا ئەو کارەوە هەدەفە لە بینای مەسجد الحرام ئەنجامی دان و بە تحققی بکەین لە دەرەوەی حەرەم، لە دەرەوەی حەریمی ماڵەکەی خوا، حەریمی مسجد الحرام گیریان دان و هێشتنیانەوە و نەیانهێشت کە ببرێن بۆ ئەوێ وا ئەبێ ببرێن جرمیان زۆر گەورەیە ئەمە غێری ئەوەیە کە ئەمانە ئەعلامی شەڕیان لەگەڵ خوا کردووە کفرکردن مەدکردن لە مەسجد الحرام وە ئەگەر پیاوانێک مؤمن و ژنانێک مؤمن نەبوایان کە ئێوە پێتان نازانین و دەرنەتیجە ترسی ئەوە بوو کە ژێرپەیان بکەن و ئەوانیش لەگەڵ کافرەکان بکوژن و لەو ڕێوە زەرێک ڕێپێگر تووشتان بێت لەبێ ئەوەی خۆتان بزانن دەڵێن وجودی پیاوان و ژنانێکی مؤمن بوو بە سەبەبی ئەوەی کە خوامەتان تا لە بەرخوردکردن لەگەڵیانە و لە کوشتاریان تا ئەو کەسانەی وا گەرەکیە بیان باتەنا ڕەحمەتی خۆی یعنی ئەو مؤمنانە لە هەر جۆرە زەرەر و زیان و دەخەیەک بپارێزێ کە ئەگەر ئاوا نەبوایە ئەگەر جیا ببوایان و لە یەک سەفی کافرەکان مؤمنی تیان نەبوایە و بە یەکەوە نەبوایان شکنجەی دەردناکێکمان ئەدا بە ئەوانەی وا کوفریان کرد لەو خەڵکە ئەوانەی وا متەفر کوفر بوون بۆیان بە وەسیلەی ئێوە گرفتاری شکنجەیەک دەردناکمانە کردن وە تەنها شتێک کە بوو بە مانای ئەوە وجودی ئەو پیاو و ژنە مۆمنانە بوو لەناویان ئەگەر نا خۆیان هیچ جۆرە ئەرزشێکیان نیە و هیچ جۆرە حەقی مەسئولیەتێکیان نیە جا تصویری وەزعەکە بۆمان کە باشتر دەرکی بکەین کە چۆن حەقی مەسئولیەتیان نەماوە و کەمترین ئەرزش و ئەعتباریان نەماوە و هەروا چۆن مؤمنەکان دوای ئەمەوە خۆیانیان ئامادە کردبوو بۆ بەرخورد و بۆ کوشتار لەبەر ئەوەی کە خوا دەستوریدا دەستیان کێشا کە زۆر سەختە و زۆر لەگەڵ هەوا و خۆتی ئینسانە ناسازگارە ئەمما ئەوان تەسلیم بوون و قبولیان کرد فەرمێ بەناحەق و بێ عیللەت، بێ عیللەتی موەجە، مەسخ کردنی هەدی و سەوقاتی ماڵی خوا بۆ ئەوەی کە بکاتە جێی خۆی بێ هیچ ئیقتیدایەک موەجە، لەبەر ئەمەی کە لەگەڵ هەوەس و ئارەزووی ئەوان جۆر دەرنایە کە هەر ئا ئەمە خۆی موقتەزی ئەوە بووە بەرخوردی شەدید لەگەڵیان بکرێت. ئێستا وەختی ئەوەیە جا ئەوانیش سزاوارترین کەس بوون بە کەلیمەی تەقوا و ئەهلی تەقوا بوون یانێ بەجێ خۆ بوو بەجێ بوو کە داوایان لێ بکرێت کە ملتەزری تەقوا بن لەم زمینەوە و خۆیان کنترۆل بکەن و خۆ نگەهداری بکەن لە هەر جۆرە عکس العملێک کە ئەو مەوزە جاهلیە اقتزایەکە با خوان بە هەرچی شتە زانا بوو لەو وەختا کە تا ئەو دەستورەی دا و ئەو ئێلزامەی کرد و ئەو منعی کرد لەبەر کورد و کوشتار هەرچی شتە زانا بوو پێی ئەیزانی کە دروست چییە و نادروست چییە چی بەجێیە و دروستە و ئەو جۆرەوە ئەبێ هەوێک بێت ئاوایە پێش لەوەی کە بێنە ئەو جێیە و تووشی ئەو وەزعەتە بن پێوەمەری باڵێ خڵات وسلام خەوی دی کە لەگەڵ مسلمانان هەرۆنە مەکە و ئەچنا ناو مەسجد الحرام بەڵام ئەوە بوو کە لە وەخا کە هاتن ساڵی شەشی هجری لە حدەیبیا گیریان دان و نەیان هشت بڕە ئەمانیش بۆ ئەنجامدانی مەراسمی عمرە چوو بوون و ئەوە بوو کە خوا فەرمێ من ئەمان کردن لە بەرخورد و لە عکس عملێک و ئەو مەوزع جاهلیە اقتصایە کرد بەڵام ئەمە بەمانای ئەوە نییە کە خەڵەکە بێ مەورد بووە بەڕاستی خوا ڕاستی کردوە لەگەڵ پێغەمبەرەکەی خۆی کە ئەو خەوە دروستە ئەو خۆی وە ئەو جۆرەوە ئەبێ بێ ئاوایە نیشانە حەقە و ئێتە دی ئەمە خۆ لە خەوەکە ئەمە نەبووە کە کەوێتە دی ئینساڵ نە ساڵێکی تر چون ئەو نمایندەی بەقیەت بۆ کەوێت کە هەموو چوونە ناو کابە وهەروە بەقیەش وەختێک ئەچنە دەوری بەری کابە و لەوێ مەراسمی بەندگی ئەنجامەدەن فەرقی نییە لەگەڵ ئەوە کە چوونە ناو مەسجدە حەرام چون وەختێک تا ئەوێ توانیان بڕۆن لەوەلایش ئەگەر اقتزایش بێت اقتدای ئەوە بێ کە بڕۆ لە ناو کردی مسجد الحرامیش ئەڕۆن ئیتر وەک ئەوە کە کەسوو ئەفەرمێن ئەڕۆ لە ناو مسجد الحرام ئەگەر خوا گەرەکی بێ لێرەجا متعلقی ئەکا بە مەشیئەتی خوا زانین ئەم وعدەی کە ئەگرێت ڕەبتی هەیە بە ویستی خوا و دیارە هەروە کەوتمان ویستی خوایش لە تەلەفی ئەسبابەوە ئەبێت کەوابوو مەبادا ئەمڕۆدە ئێوە وا لێ بکات کە دەست لە تەهیەی مقدمات کێشن و لە زەمینە سازی ڕاقڵ بن چون ئەگەر خوا چارێک ئەکا لە تەریقی ئەسبابەوە ئەیکات و لە وەختێکە کارێکا کە زەمینەی کارە مساعات بوو بێت بێترسن ئەمتان هەیە و ئەمانتان هەیە لەوەی کە هەر جۆرە خەتەرێک متوەجهتان بێت دیارە ئەمەی زۆر بە قووەتەوە بڕۆن کە لە هیچ شتێک ناپستن لە حاڵی چونیان ناوچ لە حەڕان باوجودی ئەوەی کە هێشتا دژمنانیان لەوێ حاکم وان لە دەوروبەری مەسجد الحرام کە تحققی ئەمە ساڵی دوایی ئەو ساڵە بوو یانێ ساڵی حەوت هجری لە وەختا کە ئەو خەڵی شانی ئەودا ئەو ئەیزانی کەچی ئەبێ لە دوایە و لەسەر ئەو ئەساسە بوو کە ئەو خەڵی نیشاندا کە ڕۆژێک دێتە پێشەوە ئابڵ سوورەتە داخلی مەچد حرام بن بۆ لە ناو مەچد حرام بەڵام خستە دواوە خستە غیری ئام وەختە کە و دوای ئەوە ئەم کارە ئەنجام بدرێت فەتحەکەیش فەتحی خەیبەر بوو کە دوای گەڕانەوەیان لە حودەیبیە لە ساڵی حەوتا ئەنجامیاندا و ئاخرین دەسەڵاتی یەهود لەو دەوروبەرا لە حەجادا هەڵکەنرا و ئەسەری دەسەڵات و قدرەت و تەسەلسیان نەما جا دوای ئەمەی تر چوونە ناو مەسجد الحرام بەڕاستی مەفهومێکی تری بوو ئەگەر پارەکە بڕایان ئوممەتێک تا حەدێک ناتەوان بوون کە ئەچوون و گیرانیان لە ماڵی خاوەنەکەی خۆیان ئەکرد چونکە هێشتا دژمنی بە دەسەڵاتیان لە هاوبەستیان هەبوو ئەمما ئێستا دوای ئەمە کە پایەی دەسەڵاتی دژمنیان هەڵکەندووە و کار و مالیان کردووە بە تەواوی دەسەڵات و قدرەتەوە خۆیان هەلوێنن و ئەڕۆن لەبەر چاوی داگیرکەرانی ماڵەکەی خواوە دیگەن لە ماڵەکەی یەکەمی ئەوەی وا هەدەپە لە بنای ئەو ماڵە بە تحققیا بێت ئەمەش سەرتاشین و سەرکوتکردنەوە کە بەشێکە لەو کردارانەوە ئەبێ لە حەجا ئەنجام بدرێت و پێویستەکە حاجی ئەنجامیان بات و ئیرادەینیەکە تەقسیر و کۆتایی پارێزەمینە دوای ئەوە ئەبێ بچینە سەر بەیانی چەند مقدمەیەکی تر کە بەر لەو مقدماتەی وا لە سورەی حەجا بەیان کرا ئەنجام بدرێت آخر تا ئێرە ئەوە بەیان کرا کە حاجیەکان لە دوور و نزیکەوە پیادە و سەوارە ئەکەونە ڕێ و ئەڕۆن ئەگەنە ئەو جێیەوە مەنافعێکیان بۆ مەسەحە ئەڕۆنە مینا یاوی خوا ئەکەن و ناوی ئەبەن لەسەر ئەو مەڕووماڵاتەی وا کە گوێ بەرز بۆ ڕۆژیان و سەریانە بەزم و لێیان ئەخۆن و بەشی باعیسی فەقیری لێ ئەدەن و دوای ئەوە خۆیان کەمی ئەکەن و ئەگەر تاقداتێکیان هەیە بە سیەتی کامل بە ئەپلەی دەریە ئەم جار ئەڕۆن و قاعیدەیەک وا مقەڕەر کراوە بۆی بە سورەتی کامڵ تەحەقق پەیا ئەم مقدماتە لە سورەی بەقەرە ئاياتی ئەو هەشتا و نۆ تا ئەو چوارە بەیانیان کرد لێرە زیاتر تەبیب کەمەوە لەسەر ئەوە کە حەج خودی ئەو تەواف و گەڕان بە دەورناوی خواوە